کاتێک کە بینی گیانی هەموو دەرباریەکان کە ژمارەیەکی زۆریان ژن بوون لە مەترسیدایە، فەرمانی دا نەفیر لێبدەن و لە دوای ئەوەی دەنگی نەفیڕەکان بەرز بۆ ئەو گالیسکانەی کە لە کۆڵانەکانی تەنیشتەوە دانرابوون کەوتنە ڕێ. هورمهەب لە بەر دووربینی گالیسکە جەنگیەکانی لە کۆڵانەکانی دەوروبەر دانابوو بۆی هەستی خەڵکی بە بینینیان نەبزوێت و هەروها بۆ ئەوەش کە لە کاتی تێکڕژاندا بتوانێت ئاسایش بەرقەرار بکا. پێش ئەوەی گالیسکەکان لە مەیدانی جەنگدا پەیکان و داسی پێوە کرا، بەڵام لەو ڕۆژەدا و گالیسکانە هیچی پێوە نەبوو، هورمهەب وتبووی لێی بکەنەوە بۆ ئەوەی خەڵکی نەکوژرێت. گالیسکەکان بە ڕۆیشتنێکی خێرا و ڕێک و پێک هاتن و جێگەکەی ئێمەیان دەورە دا و هەندێکیان لە دەوری کەژاوەکەی فیرعەون وەستان خەڵکی ویستیان بەرگری بکەن بەڵام زانیان کە لە ژێر گالیسکەکاندا پانەبنەوە بۆیە ڕێگایان کردەوە و کەژاوەکەی فیرعەون کەوتەڕێ بەڵام فیرعەون نەچوە ناو پەرزگاکەوە بەڵکو لەوێ تێپەڕ بوو گەشتە نیل و لە کەژاوەکەی هاتە خوارە و سواری کەشتی پاشایەتی بوو لە کاتێکدا کە کەشتیە جەنگەکان پاسەوانیان لێکرد لەوێ دوورکەوتەوە. خەڵکی کە بینیان فیرعەون نەیتوانیوە بۆ پەرستگای خوای نوێ بڕوات و بە سواری کەشتیەکەیەوە لەبەرچاو ون بوو، هاواری خۆشییان بەرز بووە و تاڵانچیەکان پەلاماری ماڵە دەوڵەمەندەکانیان دا و دەستیان بە تاڵانی کرد و بە زۆر دەست درێژیان ئەکردە سەر ژنە جوانەکانیان بە جۆرێک کە هورمهەب ناچار بووە جارێکی تر لەگەڵ سەربازەکانی خۆیدا لە تەبەس بکەوێتە ڕێ و لە هەر گەڕەکێکدا چەند جەللادێک دابنێ بۆ ئەوەی هەر کەسێکیان لە کاتی کوشتن و تاڵانیدا ببینیایە بیانکوشتایە. کاتی عەسر بە هۆی ئەو سەرانەی جەللادەکانی هورم هپ لێیان کردبۆوە ئاسایش گەڕایەوە ناو شار و بەر لە ئاوابوونی خۆر قەلە ڕەشەکان و واشە و داڵاشەکان لە ئاسمانەوە هاتنە خوار بۆ ئەوەی ئەو لاشانە بخۆن کە لە هەر گەڕەکێکدا و بەتایبەتی لە شەقامی قۆچەکان و لەبەردەم پەرستگای نوێدا کەوتبوون. ئەخناتون هەتا و ڕۆژە خۆڕاگری ڕاستەقینەی خەڵکی بە چاوی خۆی نەبینی بوو چای بە خوێن ڕێژی نەکەوت بوو لە دوای بینینی خوێن ڕێژیەکەی ئەو ڕۆژە فیرعون بە تەواوی ڕقی لە دانیشتوانی تەبەس هەڵسا کە بەو شێوەیە بەرامبەر بەخوایەکەی ئەو بەرگریانە کرد و فەرمانیدا هەر کەسێک ناوی ئامۆن بهێنێت یان شێوەی ئامون لەسەر قاپ و قاچاخی ماڵەکەی ببینرێ لە تەبەز دوور بخرێتەوە و بۆ کاری زۆرەملێ بینێرنە کانگەکان بەڵام خەڵکی قسەیان ناکرد و هیچ کەسێ خەبەری لە یەکێکی تر نادا فیرعون ڕۆژی دواتر پرسیاری کرد چەند کەسی شوێن کەوتووی ئامون دوورخراونەتەوە و پیاوەکانی وتیان کەس دوور نەخراوەتەوە چونکە کەس ناوی ئامون ناهێنێت فیرعەون وتی، ئەی ئەمانەی دوێنێ هاواریان ئەکرد ئامونمان ئەوێت چێن، ئایا ئەوان دەستگیر ناکەن و بۆ کانگەکانیان نانێرن؟ ئەوانیش ئەیانوت، دوێنێ ژمارەی خەڵکی ئەوەندە زۆر بوو کە نەمانتوانی بیانناسین و نازانین چ کەسانێک خوایە درۆینەکەیان ئەویست. لەو کاتەدا فیرعەون لەبەر ئەوەی زۆر توڕە ببوو فەرمانێکی دەرکرد کە زۆر جێگەی داخ بوو، چونکە بڕیاریدا هەر کەسێک یەکێک لە شوێنکەوتووەکانی خوای ئامون ئاشکرا بکا مافی ئەوەی هەیە کە دەست بەسەر داراییەکەیدا بگرێ، لەگەڵ ئەوەشدا خەڵکانی ڕەوشت بەرز ئامادە نەبوون کە شوێنکەوتووەکانی ئامون بە فەرمانبەرەکانی میری نیشان بدەن، بەڵام کۆمەڵێ دز و چەتە و هەندێ لە بەندەکان بۆ ئەوەی دەست بەسەر ماڵ و حاڵی خەڵکیدا بگرن، خەڵکانێکیان بە تۆمەتی ئەوەی باوەڕیان بە ئامونە دەستنیشان کرد و فەرمانبەرەکانیش یەکسەر ئەو خەڵکانەیان بۆ کارکردنی زۆرەملێ ئەناردە کانگەکان و دز و بەندەکان دەستیان بەسەر ماڵەکانیان داگرت. لە کاتێکدا کە ئەم ستەمکارییە لە تەبەز بەردەوام بوو، لە شەوی سێیەمی دوای ڕووداوی نزیک پەرستگا نوێکە لە کاتێکدا کە لە ماڵەوە نووستبووم، لە کۆشکی فیرعەونەوە کەژاوەیەکیان بۆ ناردم و داوایان لێکردم بڕۆم بۆ کۆشک. کاتێک کە چوومە ناو کۆشکەوە، زانیم فیرعەون گرفتاری ئەو نەخۆشییە بووە کە جاربەجار تووشیەبێت و هەندێ لە پزیشکەکانیش کە لە خانەی ژیانەوە هاتبوون لەوێ بوون بۆم دەرکەوت کە پزیشکەکان ئەترسان چارەسەری فیرعون بکەن و نردویان بە شوێن مندا بۆ ئەوەی منیش شەریکی چارەسەرکردنەکە بم و بەرپرسێتی چاکبوونەوەکەی بەسەر کەسانی زیاتردا دابش ببێ جگەلەوەش لەبەرەوەی من ببووم بە سەرقلی شێنی پاشایەتی واتە پزیشکی فیرعون ئامادەبوونی منیان لەوێ بە پێویست زانی بوو. لە فیرعەون نزیک بوومە و دەستم گرت و هەستم بە لێدانی دڵی کرد و ڕوانیم لێدانی دڵی لاوازە و پەنجەکانی دەست و پێی ئەخناتوون ساردە دوای پێڵی و چاوەکانیم بەرز کردەوە بەڵام ڕوانیم چاوەکانی ئاسەواری ژیانی تێدا بوو ئەدرەوشایەوە و نیشانەی ئەو کەسانەی لە کاتی سەرە مەرگدان لە چاوەکانیدا بەدی نەئەکرا بە پزیشکەکانم وت ئەبێ کەمێک لە خوێنەکەی فیرعەون بڕژێت بۆ ئەوەی بێتەوە هۆش. پزیشکەکانی خانی ژیان و تیانێمە ناتوانین بڕیار لەسرم جۆرە چارە سەرکردنە بدەین چونکە فیرعون ئەندامەکانی لە ڕوولاوازە و کەم خوێنە و ئەگەر خوێنەکەی بڕژێت ئەمرێت وتم ئەگەر ئەم بێ هۆشەی بەردەوام بێ ئەی کوژێ چونکە بەرە بەرە لێدانی دڵی لاوازترە بێ هەتا ئەمرێ بەڵام ئەبێ بە شێوەی خوێنەکەی بڕێژین کە لە دوای بەهۆش هاتنەوەی هەز بەوە نەکا کە خوێنی لێ دەرکراوە ئەوان وتیان ئایا بەرپرسێتی ئەم کارە خەیتە ئەستۆی خۆت وتم بەڵێ چونکە دڵنیام بەردەوام بوونی ئەم بێهۆشیەی مەترسی هەیە پزیشکەکان وتیان هەرچییەک دەوێ بیکە. من دەرزییەکم لە جانتاکەم دەرکرد و خستمە ناو ئاگرەوە و لە دوای ئەوەی دەرم هێنا و سارد بۆوە، دەرزییەکم کرد بە ڕەگی دەستی فیرعەون و خوێن هاتە خوارەوە و چەند ساتێک دوای ئەوە فیرعەون دەمی کردەوە و هەناسەیەکی قووڵی هەڵکێشا و یەکسەر خوێنەکەیم ڕاگرت و دەستیم بەستەوە و ئەو دەفرەی خوێنەکەی تیا بوشاردمەوە. فیرعەون بە تەواوەتی هاتەوە هۆش و هەڵسای و دانیشت و هەر کە پزیشکەکانی خانی ژیانی بینی هاتەوە یادی کە خانی ژیان لە پەرستگای ئامونە و بە بۆنەی ئەو نەفرەتەی کە لە ئامونی هەبوو فەرمانی دا ئەو پزیشکانە لە کۆشک ببەنە دەرەوە لە پاژەوەی ئەوان ڕۆشتن فیرعون و تیسینۆها بڕۆ کەشتیەکانی من ئاگادار بکەرەوە کە ئامادە بن و بە سەوڵ لێدەرەکان بڵێن کە من بەتەمای سەفەرم لێم پرسی بۆ کوێ ڕۆیت وتی من چیتر لەم شارە ژیان نابەمە سەر و بە کەشتیەکانی خۆم بەڕێکەوم و ئەوەندە ئەڕۆم تا ئەگەمە جێگایەک کە بۆ دروستکردنی شارێکی نوێ لەبار بێت و لەوێ شارێکی نوێ دروزەکەم و تای دا نیشتەجێ ئەبم و ئیتر هەنگاو نانێمە ناو تەبەسەوە چونکە دانیشتوانی ئەم شارە شوێن کەوتوی خوای چەوت و درۆزنی ئامون و ڕفتاری ئەوانم لە بەردەم پەرستگای ئاتون لەبیر ناچێت و دڵنیام کە لە هیچ سەردەمێکدا باو باپیرانی من لە میسر بەم جۆرە بەرە و ڕووی حەق نەناسی خەڵکی تەبەس نەبوونەتەوە بۆیە ئەبێ تۆ بڕۆی و هرم هەب ئاگادار بکەیتەوە کە ئەم شەو بە کەشتی لە تەبەزە ڕۆین و هەر کەسێک کە منی خۆشەوێت لەگەڵمدا دێت هرم هەب لەو کاتەدا کە کەلوپەلی ڕۆشتنی فرعونی ئامادە کرد پێمی وت سینۆها ئەوها باشترە چونکە هەم دانیشتوانی تەبەس بە ئارەزووی خۆیان ئەگەن و داخوازیەکانیان ئەهێننە دی و هەم فیرعەونیش ئەوەی ئەیەوێ ئەیکا بەبێ ئەوەی شەڕ دروست ببێتەوە ئەخناتۆن بۆ دەرچوون لە تەبەس ئەوەندە بە پەلە بوو کە لەسەر بنەماڵەی پاشایەتی نەوەستا وتی من ئەڕۆم و ئەوان با لە دواوە بێن و سواری کەشتیەکەی خۆی بوو هورم هەبیش کۆمەڵێک لە کەشتیە جەنگیەکانی ڕاسپارد کە لەگەڵیدا بن و پارێزگاری لێ بکەن، منیش لەگەڵ فیرعەوندا ڕۆشتم و لە دڵیشمدا بەو ڕۆشتنە ڕازی بووم، چونکەم زانی کە ئاو و هەوا گۆڕین بۆ ئەو بەسوودە. ئێمە ڕوومان لە باکوور و پشتمان لە تەبەس کرد و بە ئاراستەی ڕۆشتنی ئاوی نیل بەڕێکەوتین. کاتێ کە ماوەیەک ڕۆشتین و لە تەبەس دوورکەوتینەوە، چارۆگە ئەرخەوانیەکانی کەشتی فیرعەونیان هەڵکرد بۆ ئەوەی خێرایی کەشتیەکە زیاد بکە ئەوەندەی پێنەچوو کە دیوار و کۆشکەکان و ئەستونە بەردیەکان و سێچیەوەکەی تەبەز لەبەرچاوون بوون بەڵام یادگاری پایتەختی میسر لەگەڵ ئێمەدا بوو چونکە هەندێ جار تیمساحەکانی نیل لاوەکەدا دەرەکەوتن و کلکە درێژ و بەهێزەکانیان ئەجوڵاندەوە و دیار بوو خەریکی خواردنی ئەو لاشانە بوون کە ڕووباری نیل لە تەبەسەوە ئەیهێنا هەندێ لەو لاشانە لەبەر ئەوەی بەسەر ئاوەکەوە بوون بۆگەن ببوون و بۆنە ناخۆشەکەی لە هەوادا بڵاو بۆوە و لە هۆدەکەی فیرعەون کە لە ناو کەشتیەکە بوو بخوریان ئەسووتان بۆ ئەوەی ئەو بۆنە ناخۆشە نەمێنێ لە دوای دە ڕۆژ گەیشتینە جێگایەکەی تر لاشەی لێ نەبوو فێرعون لە ژوورەکەی خۆی هاتە دەرەوە و لەسەر ڕووی کەشتێکە ڕاوەستا و بە سیرکردنی کەنارەکانی نیلەوە خەریک بوو زەوی لە هەردوو لای ڕووبارەوە زەرد ڕەنگ بوو، گوند نشینەکان بەرەو بوومی کێڵگەکانیان کۆکردەوە و بەرەو گوندیان ئەبردەوە و مەڕوماڵاتیان بۆ ئاو خواردن ئەهێنایە کەناری نیل و شوانەکان شمشاڵیان لێدا کاتێک کە خەڵکی کەشتی فیرعەونیان ئەبینی لە ئاواییەکانی ئەم بەر و ئەو بەری نیلەوە لقی دار خورمایان بەدەستەوە گرت و بە ڕاکردنەوە ئەیان جوڵاندەوە و بە هاوار و دەنگی بەرزەوە شادیان دەرەبڕی. فیرعەون لە خۆشی بینینی ئەو خەڵکە شاد و کەیف خۆشە پێئەکەنی و هەندێ جار فەرمانی ئەدا کەشتیەکە بوەستێن و ئەچووە وشکانی و لەگەڵ لادێیەکاندا گفتوگۆیەکرد و دەستی بۆ ژن و مناڵەکان ڕاتەکان هەندێ جار لە کەناری نیل مەڕەکان لە فیرعەون نزیگەبوونەوە و بۆنی دامێنی کراسەکەیانەکرد یان ئەیان لێستەوە و فیرعەون وەک مناڵ خۆشاڵ بوو پێکەنی. گۆڕانی باری تەندروستی ئەخناتونم پێ خۆش بوو بەڵام لە کردەوەیەکی ناڕازی بووم و ئەویش ئەوە بوو کە ئەیوت خوای ئەو ئاتون خۆرە و خۆی لەسەر کەشتیەکە دانیشت و دەم و چاو لەشی لەبەردەم خوایەکەی ڕاگرت ئەم خوایە واتە خۆر لە هاوینەکانی میسردا مەترسی هەبوو گەرمای زۆر مرۆڤ تووشی نەخۆشیەکە فیرعونیش لەبەرەوەی زۆر لەبەردەم خۆر دانیشت تای لێ هاتوو چاوەکانی بریسکەی ئەدایەوە بەڵام شەوان وەزعی باشترە بوو لەسەر ڕووی کەشتیەکە دائەنیشت و سەیری ئەستێرەکانی ئەکرد و بە منیوت هەموو زەویەکانی خویەکەی پێشوو دابەشەکەم بەسەر ئەو جوتیارانی کە زەویان نیە و ئەوان تا ئەمڕۆ بەکەم هەڵیان کردووە و هەژار بوونە و من واکەم گەنمێکی زیاتر پەیا بکەن و مانگا و مەڕی زۆر بەخێو بکەن و ئەوەندە بخۆن هەتا مناڵەکان و ژنەکانیان قەڵەو و جوان ببن و چیتر بەرامبەر بە یەکتری کینەیان نەبێ. خوای من ئاتون جیاوازی نێوان دەوڵەمەند و هەژار ناهێڵێت و کارێک ئەکا کە ئیتر بەندەکان ناچار نەبن بۆ پەیداکردنی خواردن هەموو تەمەنی خۆیان بۆ گەورەکانیان عارەق بڕێژن. سینۆهە من لەبەر ئەوە لە تەبەس دەرچووم چونکە زانم تەبەس شارێکە کە لە نێوان هەژارەکان و دەوڵەمەندەکان جیاوازی زۆر هەیە و کۆمەڵێ زۆر لە خەڵکی هەژار ناچارن بە کرێکاری و بەندەیی هەموو تەمەنی خۆیان بۆ دەوڵەمەندەکان کار بکەن و هەمیشە هەر هەژار و برسی بن و هەرچەندە ماندوو ئەبن سوودەکەی دەست دەوڵەمەندەکانەکەوێ من لە دانیشتوانی تەبەس کە خوایەکەی پێشووە پەرستن بێزارم، چونکە ئەو خوایە درۆزنە خوازیاری بەدبەختی و برسێتی هەژاران و بەهێزبوونی دەوڵەمەندەکانە و هەموو یاساکانی خۆی بە شێوەیەک داناوە کە دەوڵەمەندەکان ساڵ بە ساڵ زەنگینتر ببن و هەژارەکان لە چارەڕەشی و نەبوونیدا بمێننەوە. من ئەزانم کە ناکرێت چاوەڕوانی ئەوە بین خەڵکی تەبەس دەست لە پەرستنی خوایەکەی پێشویان هەڵبگرن، چونکە ئەوان بەهۆی باوەڕی خوایە کۆنەکەوە چێژیان لە دەوڵەمەندی و ڕابواردن وەرگرتووە و ئومێدی من تەنها بە مناڵەکان و گەنجەکانە، چونکە تەنها ئەوانن کاتوانن باوەڕ بە ئاتون بهێن و بەهاری ئایندەی میسر دروست بکەن. کاتێک کە مناڵ و گەنجەکان لە مناڵی و لاوێتیەوە فێری باوەڕهێنان بە ئاتون بوون، ئیتر ئامادە نین ئاموون بپەرستن و لە دوای گەورە بوون جگە لە ئاتون کەسی تر ناناسن. بۆ ئەوەی ئەو مناڵانە باوەڕ بە ئاتون بهێنن بە تەما مامۆستاکانی پێشوو لە قوتابخانەکان دەرکەم و لە جیاتیوان مامۆستای نوێ بخەمە ناو ئەو قوتابخانانە و هەروها سوورم لەسەر گۆڕینی خەتی میسر چونکە یەکێک لە هۆکارە کاریگەرەکانی جیاوازی نێوان دەوڵەمەند و هەژار ئەم خەتە میسرەیە. من وا بیرەکەمەوە کە ئێمە پێویست ناکا بۆ نووسین شێوەی هەموو شتێک بکێشین بەڵکو ئەتوانین بە جۆرێکی تر ئەو شتەی ئەمانەوێ بینووسین خەتی میسری ئەمڕۆ خەتێکی زۆر گرانە و چینی هەژارەکان ناتوانن چەند ساڵ بۆ فێربوونی ئەم خەتە بخوێن و تەنها دەوڵەمەندەکانن کە توانای خوێندنیان هەیە و لەبەر خوێندەواری پایان لە هەژارەکان بەرزترە بەڵام کاتێک کە خەتەکە ئاسان بووە هەموو ئەتوانن بخوێن و بنووسن دەوڵەمەندەکان چیتر ناتوانن خوێندەواریەکەیان بکەنە هۆکارێک بۆ بەرز نرخاندنی خۆیان بەرامبەر بە هەژاران لەم قسەی فرعون ترسام چونکەم زانی خەتی نوێ چۆنە و ئاگادار بووم کە ئەو نووسینە ئاسانە بەڵام ناشیرینە و هەموو نووسەرەکان ڕقیان لەیەتی و بە فرعونم وت ئەم کارە مەکە و خەتی میسر مەگۆڕن وتی بۆچی وتم چونکە هەموو یاساکانی خوایە میسرەکان بەم خەتە نووسراوەتەوە و ئەم جۆرە نووسینە پیرۆزە فیرعەون وتی خەتی تازەش کاتێک کە کاری پێکراو خەڵکی یاسای خویەکانیان پێنووسیەوە ئەبێتە خەتێکی پیرۆز وتم گۆڕینی خەتی میسر زیانێکی تریشی هەیە وتی زیانەکە چییە وتم ئەگەر فێربوونی خەت بە جۆرێک ئاسان ببێ کە هەموو کەسێک بتوانێ فێری خوێندەواری بێ ئیتر کەس بە دەستەکانی خۆی ئیش ناکات و زەویەکان بەبێ کشتتوکاڵە مێنەوە و کانگەکان لە کارەکەون و ئەوسا ئەم خەتە ئاسانە بۆ میلەتێک کە لە برسامرێت چ سوودێکیەیە چاوەکانی فیرعەون لە دوای بیستنی ئەم قسەیە ئەدرەوشان و وتی سینۆهە من لە تەبەس هاتمە دەرەوە بۆ ئەوەی لە دەزە و خەڵکەی کە لایەنگری ڕێوڕەسمی ئامونن ڕابکەم و ئێستا ئەبینم یەکێک لە شوێن کەوتووەکانی ئەو ڕێبازە کۆنە لە تەک منەوەیە سینۆها تۆ ڕاستیەکان نابینی بەڵام من ئەوەندە بینام کە ڕاستیەکان لەو دی و ساڵەکانی داهاتووەوە وەک ئەوەی بڕوانمە ئاوی زوڵاڵە بینم کاتێک کە خەڵکی هەموو فێری خوێندەواری بوون هەموو بە دەستەکانی خۆیان کارەکەن و وەک کۆمەڵێ برا کارە دەستیەکانی وەک کشتوکاڵ و کانزاکاری و پیشەسازی و بازرگانی لە نێوان خۆیاندا بەشەکەن لەو دنیای کە خویەکەی من ئاتون دروستیەکات ڕق و کینە بەدی ناکرێت و لەو جیهانە کەس نان لە دەستی کەس وەرناگرێ بەڵکو هەموو کەسێک نانەکەی خۆی لەگەڵ ئەوی تردا دووکەر دەکا لەو جیهانەدا کە هەموو خوێندەوار و زانان جیاوازی نێوان هەژار و دەوڵەمەند لە ناوەچێت و نەکەس هەژارە بێت و نەکەسیش دەوڵەمەند دەبێ چونکە کەس ناتوانێ بە ناوی ئەوەی لەوەی تر بەرزترە یەکێک بکاتە کرێکار یان کۆیلەی خۆی و کەس بەوەی تر ناڵێ بڕۆ ئەی سریانی پۆخڵ یان بڕۆ ئەی ڕەشپێستی بۆگەن چونکە هەموو کەسێ خەڵکی تر بە برای خۆیە زانێت و لەبەر ئەوەی چینی هەژار و زەنگین یەکسانە بن و کەس کینە لە دڵ ناگرێ شەڕ ڕوو نادا فیرعون لە کاتی وتنیە موشانە بە شێوەیەک جۆش و خرۆش گرتبووی کە ترسی دروزە کرد و من زانیم کە دیسانەوە تووشی گەشکە بووە و لەسەر حەسیرێک لەبان کەشتێکە ڕامکشاند و دەرمانێکی هێورکەرەوەم دەرخواردیدا بۆ ئەوەی ئارام ببێتەوە بەڵام لە دوای ئەوەی فرعون ڕاکشا و ئارام بووە هەستم کرد کە ئەگەر چی ئەخناتون هەندێک کات شێتە بێ بەڵام تێکچوونەکەی لەوانەیە کەسانی تریش ترش بکات و من کەوتبوومە ژێر کاریگەرێتی قسەکانی ئەو چونکە من گەلانێکی زۆرم بینی بوو بۆم دەرکەوتبوو کە هەرچۆنێک بێ هەموو میللەتان وەکو یەکترن و زۆر شارم بینی بوو ئەمزانی کە شارەکانیش لەیەکترەچن و جیاوازی نێوان بەرزی و نزمی دیوارەکان و ڕەنگی باڵەخانەکان نابێتە هۆی لەیەک نەچوونی شارەکان. من پزیشکم و لە دیدی پزیشک نەخۆشی میسری و نەخۆشی سریانی و بیماری ڕەشپێست یەک شتە و هیچ کامیان لەوەی تر چاکتر نین و ئەرکی پزیشکەوەیە کە هەر یەکێکیان چارەسەر بکە لەبەر ئەوەی ئەمانە مەزانی وتەکانی فیرعون کاری لێم کردبوو بەخۆم ئەوت ئەگەر چێم پیاوە شێتە و شێتەکەی خەڵکی تریش تووشەکە بەڵام ئەم تێک چوونەی کاتێک کە تووشی مرۆڤێکی ترەبێ ئەبێتە هۆی چێژوەرگرتنی لە ناخەوە هەستمە کرد کە فیرعون ڕاستیەکی گەورەی بەسرمدا دێت و ئەگەرچی ڕاستەکەی ئەو ئەیڵێ لە دنیای سەرزەویدا پیادە نابێت و تەنها لە دنیای مەغریب جێبەجێبێ بەڵام ئەبێت دان بۆدا بنرێ کە ئەگەر جۆری مرۆڤ بتوانێ بەو شێوەی بژێت و جیاوازەکان لە ناو ببە ئەگاتە بەختەوەری ڕاستەقینە. ئەمزانی کە بەر لە فیرعەون، ئەخناتون، هیچ کەسێک ڕاستێکی وەها گەورە و درەوشاوەی نەوتووە و لە دوای ئەویش کەس نایەت کە بتوانێ ڕاستێکی ئەوها بەرجەستە دەرببڕێ. تێگەشتم کە لەبەر خۆپەرستی دەوڵەمەندەکان و نەزانی هەژاران کەس ئامادەی سەلماندنی ئەو ڕاستیانەی فیرعەون نیە و خوێنێکی زۆرەڕژێت وەک چۆن لە تەبەز ڕوویدا و لەوانەیە کە حکومەتی گەورەی میسر لەناو بچێ بەڵام ئەوەی فیرعەون ئەیوت شتێکە کە کەس بەر لە ئەو نەیوتووە و لە دوای ئەویش کەس نایڵێت و ئەگەریش بوترێ ئەوا چاویان لە ئەخناتون کردووە دوای لە کاتێکدا کە سەیری ئەستێرەکانی ئاسمانمە کرد بە خۆم وتسینەوە تۆ پیاوێکی کە خۆت نازانی لە کوێ هاتووی و دایک و باوکت چێ بوونە و لە دوای ئەوەی گەورە بوویت بیستت ژن و پیاوێک تویان کردوتە کوڕی خۆیان کە پیاوەکە پزیشکی هەژارانی تەبەز بوو ژنەکەی ئەو تۆی لەسەر ڕووباری نیل لە ناو سەبەتەیەکدا گرتبوو و بەخێویان کردبووی تا ئێستاش تۆ هەر پزیشکی هەژارانی تەبەز بوویتە و بەبێ تەماحی زێڕ و پارە ئەوانت چارەسەر کردووە کەواتە گەڕاستەکەی خوای نوێەکەی فرعون بڵاوتر ببێتە و جیاوازیە ژار و دەوڵەمەن لە ناو بچێ تۆ زیان ناکەیت و ئەگەر وابێ ئەی لەبەرچی لایەنگری لە حەقیقەتی خوایە نوێەکەی فیرعەون ناکەیت و هانی ئەخناتون نادەی کە ئەم ڕاستیە لە وڵاتی میسر بڵاو بکاتەوە تۆسینۆهە ئەزانی ئەو کاری کە فیرعەون ئەێ بیکا لە هیچ وڵاتێکدا جێبەجێ ناکرێت و لە هیچ شوێنێکدا ناتوانرێت جیاوازی نێوان زەنگین و هەژار گەورە و بەندە و خاوەنکار و کرێکار لەناو ببرێ بەڵام لەبەر ئەوەی میسر وڵاتێکی دەوڵەمەندە و خاوەن زەوی و زاری زۆر بە پیتە، لەوانەیە بتوانێت ببێت بە جێگەی پیادەکردنی ئەم ڕاستیە و هەر کاتێک ئەم حەقیقەتە لە میسر پیادە بکرێ، بێ گومان لێرەوە بۆ هەموو جیهان ئەڕوات و لە هەموو شوێنێ جیاوازەکان لەناوەچێت و ئەو کاتە ساڵێکی جیهانی نوێ لە دنیادا دەست پێکا. زانیم کە لە هیچ کاتێکدا دەرفەتی ئەوها بۆ مرۆڤ ناڕەسێ کە بتوانێت خۆی بۆ هەمیشە بەختەوەر بکا چونکە هەرگیز هیچ فیرعەونێک لایەنگری ئەم ڕاستیە نیە کە جیاوازیەکانی نێوان چینەکان لەناو ببرێت و لەوانەیە لە داهاتوودا بەندەکان و کرێکارەکان هەوڵی ئەوە بدەن کە ناچونی یەکیەکیان نەهێڵن بەڵام کەس سەرنج ناداتە ویستی ئەوان و ئەگەریش گوێیان لێ ڕابگیردرێت بۆیان جێبەجێ ناکەن. چونکە دەوڵەمەندەکان هێزی کرێکار و بەندەکان لە ناوە بەن، بەڵام کاتێک کە فیرعەونی میسر بڵێت ئەبێت جیاوازی لە نێوان هەژار و دەوڵەمەندا نەمێنێت، لەبەر ئەوەی وتەکەی کار لە خەڵکی ئەکات و دەسەڵاتی جەنگی و زێڕ و پارەی هەیە، لەوانەیە وتەکەی خۆی سەر بخات و ناچونیەکی نێوان خەڵکی لە ناو ببات و نابێت ئەم تاکە دەرفەتە لە دەست بدرێ کە ئەبێتە هۆی دابین کردنی بەختیاری مرۆیی چونکە مەحاڵە لەمەو بەدوا لە میسر یان لە سوریا و بابل پاشایەک فەرمانڕەوایی بکە کە خۆی هەوڵ بدا جیاوازی نەهێڵێ لە تەنیشت کەشتیەکە وەستابووم و چاوم لە ئەستێرەکانی ئاسمان بڕی بوو بیرمە کردەوە و لە کەنارەکانی نیلەوە بۆنی گەنمی پێگەشتووی کێڵگەکانمە کرد لە ناکاودا کاپتام کەوتەوە یاد کە ئێستا لە تەبەس خاوەنی مەیخانەی کلکی تیمساح و سەرمایەدارە و بیرم لەوە کردەوە کە ئەگەر لێرە بوایە وتەکانی فیرعەونی ببیستایە چی ئەوت، ئەگەرچی کاپتا لەوێ نەبوو، بەڵام ئەمزانی کە ئەو لە دوای بیستنی قسەکانی فیرعەون چی بەسەردامدا ئەهات، ئەو ئەیوت سینۆهە گریمان فیرعەون توانیتی جیاوازی نێوان فەقیر و دەوڵەمەند لەناو ببات و هەموو خەڵکی فێری خوێندەواری بوون و ئیتر نە گەورە ما و نە بەندە و نە خاوەنکار و نە کرێکار و هەموو برایانە دەستیان بە کشتوکاڵ و پیشەسازی و بازرگانی کرد. ئایا لە دوای ئەوە هەموو بەدبەختیەکانی مرۆڤ لە ناوەچێت و ئیتر کەس بە دەست ڕەنجی ئەوانەی تر دەوڵەمەند نابێ؟ لەو ڕۆژەدا دیسانەوە هەندێ خەڵکی زیرەک و دەستەیەکی تری نەفام پەیابن، هەندێکیان فێڵبازن و ئەوانەی تر سادەن و ئەوانەی کە هۆشیار و فێڵبازن کیسەی نەفام و گەمژەکان بە تاڵەکەنەوە یان بە پیلانی ژیرانە ئەوان ناچارەکەن کە کاریان بۆ بکەن و بەردەوام وابووە و لەمەو بەدواش هەروا ئەبێ. چونکە مرۆڤ ئەگەر پێی بکرێ یەکێکی تر هەڵبخەڵەتێنێ مەحاڵە کە دەست لە فریودانی هەڵبگرێت و کەسێک کاتوانێ زیان بگەێنێتە خەڵکی تر ئەم کارە ئەکات و لە نێوان نەوەکانی مرۆڤدا ئەو کەسانە توانای زیان گەیاندن و ئازاردان و فریودانیان نییە کە مردبێتن تەنانەت ئەم فیرعەونەی تۆش کە ئەوێت جیاوازیەکان بنبڕکە بڕوانە چی لە خەڵکی کردووە. لەم ڕاستیە کە فرعەون و خویەکەی لایەنگری لەکەن تامڕۆ تەنها چەند جۆرە گیانەوەرێک سوودیان لێبینیوە وەک قەلە ڕەش و داڵاش و باڵندە و لاشە خۆرەکان و تیمساحەکانی نیل و خەڵکی جگە لە زەرەر هیچی تریان نەبینیوە بەڵام لەگەڵەوەشدا کامزانی ئەگەر کابتای لێبواە ڕەخنەیەگرت